بسم اللە الرحمن الرحیم. بەناوی خودای بەخشندە و میهرەبان. بۆ خوشکێکی سەرپۆش بەسەر. پێشکەشە بەو خوشکانەی سەرپۆشەکانیان بەربەرەکانێی نەفامی نوێ ئەکەن و وەک چیا لە ڕوویدا ڕاوەستاون و نابزوێن. پێشکەشە بە خوشکە پاڵەوان خوشکە گێلاس دایکی بیلال و میهرەبان و مهابادی خوشکم بەڵێ خوشکم منیش و تۆش تووشی گێژاوی کوفر بووین تیا بزر بووین لێک دابڕاین لە یەکتر بووین هەردوو وەکو مەستی بێ هۆش یەکتری ناناسینەوە چونکە ماندووین بە دەست شەپۆلی ژینەوە دیاردەی ئیسلامیمان نەما لای من ڕیش و لای تۆ سەرپۆش بەڵێ خوشکم دەزانم تۆش وەکو منی بگرە زیاتر بەندی زنجیری دوژمنی بەڵام خوشکە ئەمە ئیسلامە وریابە تا دڵ لە کوفر داخورپێ دڵنیابە تونتر دەبێ کۆتی بیر و زنجیری پێ تا نەگۆرێین نەڵێین بیلال و زەنیرەین هەتا مردن مت بووی ئەو کۆت و زنجیرەین بەڵێ خوشکی سەرپۆش بەسەر تۆ زۆر تینت کەوتۆتە سەر مسوڵمانی ئەم سەردەمەی تۆ خوا پەرستی سومەیەی با بارانی تانەو تەشەر بدڕوێنێ چاک بزانە نەفامی زۆرت بۆ دێنێ کەسێ نابێ ژینت بکڕێ سبەی شیری ئەبو جەهلیش ورگت ئەدڕێ گیانی پاکی نەمری تۆش وەک سومەیە وەکو گیانی خوشکە بەنان بەرەو باوەشی خوا ئەفڕێ بەڵێ تا تۆ نوسەیبە بی ئەمە ڕێتە. هەتا تۆ خەنسای دایک بی ئیسلام زیاتر هیوای پێتە ئەوجا پاداشتی خوات دەبێ و لە دنیاشا پەڕەی دڵی ئێمە جێتە هەمووش بە یەک دەنگ پێت ئەڵێین مافی خۆتە پیرۆزت بێ بەهەشتی خوا لە ژێر پێتە.